پاری بیست و نۆ. بە بچووک سەیرکردنی هەڵەکان و پێداگیری لەسەر بەهاکان، عەیبەکان بچووکن و چاکسازیکردنیشیان زۆر ئاسانە. ماوەیەک لەمەوبەر یەکێک لە دۆستانی من کە تەمەنێکیشی هەبوو لە چل ساڵاندا هەستا بە هاوسەرگیریکردن، ئەم هاوڕێی من باسی کرد کە لە ماوەی دەزگیراندارێتیدا هاوسەرەکەی داوای لێدەکات سەماکانی ڕۆژ فێرببێت. چونکە ئەو خوازیاری مێردێکە کە لە هەر لایەنێکەوە لە پێویستیەکانی نەوەی نوێ بە ئاگا بێ. هاوڕێکەم وتی فێربوونی سەما لەم تەمەنەدا بۆ من زۆر دژوار بوو، بەڵام چارەیەکم نەبوو جگە لە دابینکردنی بیر و ڕای هاوسەرەکەم، بۆ فێربوونی سەما چوومە لای مامۆستایەکی ئەو بوارە، ئەم مامۆستا بێ ویژدانە وەها نائومێدی کردم کە بە تەواوەتی خەمبار و دڵشکاو بووم، ئەو بە منی وت. هەموو جوڵەکانت هەڵەیە، هەرچیەک کە لە ڕابردوو دەزانی دەبێت فەرامۆشی بکەیت، بەڵکو بکرێت شتێ فێر ببیت، قسەکانی ئەو مامۆستایە بووە هۆی ئەوەی کە وازی لێ بێنم، مامۆستای سەمای دووەم بە پێچەوانەی مامۆستای یەکەم بە جۆرێک هانی دام کە ناڕەحەتیەکانم لەبیر کرد و بەڕاستی حەزم لە سەما کردن کرد. بەڕێزان لەگەڵ ئەمەی کە ئێستا دەزانم مامۆستای دووەمی سەمام درۆی وت، بەڵام من درۆکانیانم خۆش دەویست. ئەو لە سەرەتاوە وتی، تۆ هەر لە سروشتیەوە سەماکەرێکی باشیت، تەنها ئەو سەمایەی کە دەیزانی کەمێک کۆنە. بنەمای کارەکەت دروستە، بە کەمێک وردەکاری، سەما نوێکان فێر دەبیت. وا باشە تۆ خەریکی ڕاهێنانی سەما نوێکان بیت، چونکە لە ماوەیەکی کەمدا لەم زەمینەیەدا دەبیتە وێردی سەر زمانەکان و سەما کۆنەکانیشت با هەر لە بیر بێت. ئازیزان مامۆستای یەکەم بە دانەوەی ڕووی لاوازی هاوڕێکەی من ئەوی بە تەواوەتی نائومێد کرد بەڵام مامۆستای دووەم بە پێچەوانەوە هەستا بە ستایش کردنی کارەکانی ئەوە بووە هۆی ئەوەی کە هاوڕێکەی من نەک تەنها بەو پەڕی حەزەوە هەستێت بە فێربوون بەڵکو ڕێز لە قسەکانی مامۆستای دووەمیش بگرێت و ئەو بە کەسێکی پۆزەتیڤ بزانێ هاوڕێکەم بۆی ڕوون کردمەوە کاتێک مامۆستای دووەم وتی جوڵەکانت هاوسەنگن تۆ هەر لە بنەڕەتەوە بە سەماکەری لە دایک بوویت عەقڵی دروست بە منی وت کە تۆ هەرگیز سەماکەرێکی پلە چواریش نەبوویت. ئەم کەسە درۆ دەکات، بەڵام لەم درۆ و پیا هەڵدانە خۆشم دەهات و هەر لەبەر ئەو درۆیە پارەم دا بەو. هەڵبەتە زۆرم حەز دەکرد ئەوەی کە مامۆستای دووەم وتی ڕاست بێت و هەر لەبەر ئەمەش هەوڵم دا تاکو قسەکانی ئەو بگۆڕم بە ڕاستەقینەیەکی تەواو. مامۆستای دووەم قسەی لە ڕادەبەدەر ستایشی دەکرد تاکو پارەم لێ بسێنێ، بەڵام چ بایەخێکی هەیە؟ کاتێک من گەیشتبێتمە بەرەنجامی دڵخوازی خۆم، ئەوەندە بێویژدان نیم کە چاوەڕێی ئەوە بم، ئەو بۆ گەیشتن بە مافی خۆی زەحمەت نەکێشێت، من سوپاسی ئەو دەکەم کە هەوڵی چاکی دا بۆ وەرگرتنی مافی خۆی کە پارە بوو، هەروەها هەوڵی چاکی دا، هەروەها هەوڵی چاکی دا بۆ وەرگرتنی مافی من کە فێربوونی سەما بوو. بەڕێزان بەهەرحاڵ، ئەمە دەزانم کە ئەگەر مامۆستای دووەم بە منی نەوتایە کە جووڵەکانم بە شێوەیەکی سرووشتی هاوسەنگە، ئەمە ئەوە دەردەخات کە سەماکەرێکی باش دەبم، هەرگیز لەم ڕێگەیەدا سەرکەوتنێکم بەدەست نەدەهێنا و پێدەچوو ببوومایەتە جێی گازندەی دەزگیرانیشم. هاندانی ئەو بووە هۆی پێشکەوتنی من، چونکە سەرەتا منی ئومێدەوار کرد، منیش هەوڵم دا ئەو نائومێد نەکەم، بەم جۆرە خۆم سەرکەوتم. ئەگەر بە منداڵێک. مێرد، ژن یاخود کارمەندێک یاخود قوتابییەک بڵێین گەمژەیە، ئەوا هیچ کارێک ناتوانێت بکات، هەموو کارێک بە هەڵە ئەنجام دەدات، هەرگیز حەز و خواستی خۆی بۆ دەرنابڕدرێت، چونکە ئێوە بە شێوەیەکی نەخوازراو بە نەزانی مەیل بە گەشە و پێشکەوتنتان لەودا کوشتووە، بەڵام ئەگەر بە پێچەوانە ڕەفتار بکەن و لە هەمانداندا دەست و دڵ بن ئاکامی جیاوازی دەبێت، ئێوە دەتوانن ئاسان بوونی کارەکە دووپات بکەنەوە لە بەرامبەر بەهرەی بەرامبەر ئەنجامدانی ئەو کارەدا ستایشی بکە، مۆڵەت بدەن کە هەست بکات ئێوە پێیتان بە بەهرەی بە ناخی شاراوەی ئەو بردووە، چونکە لەو حاڵەتەدا بە کار و چالاکی خۆی بۆ ئێوەی دەسەلمێنێ کە هەڵەتان نەکردووە و خۆری سەرکەوتن و دەرکەوتووە. بەڕێزان ئەو شێوازەی کە بەڕێز لاوس تۆماس سوودی لێ دەبینی شتێک نییە جگە لەو شێوازەی کە لە سەرەوە ڕوونم کردەوە. باوەڕ بکەن بەڕێز تۆماس لە فێرکاری بنەماکانی پەیوەندییە مرۆڤایەتییەکاندا هونەرمەندێکی بە تەواو مانایە، ئەو بە قسەکان و پێداگیرییەکانی خۆی سەر لە نوێ خۆی دروست دەکات. دەکاتەوە لە ئێوەدا متمانە بەخۆبوون دروست دەکا بوێری و شەهامەت و بڕوابەخۆبوون لە ئێوەدا بێدار دەکاتەوە مۆڵەت بدەن وەک بابەتێکی کەمبایەخ کە بۆ خۆم ڕووی داوە ئەمەتان بۆ باس بکەم بەم دواییانە ئەم شانازیم هەبوو کە پشووی کۆتای هەفتە لەگەڵ بەڕێز تۆماس و هاوسەرەکەیدا بەسەر بەرم شەوی شەممە لە بەرامبەر ئاگری گەرمی بوخاریدا دانیشتبووین و باسی هەر دەردێکمان دەکرد بەڕێز تۆماس داوای لە من کرد کە یاریێکی دۆستانەی بریج ئەنجام بدەین پێشتریش من پێم وتبوو کە من هیچ حەزم لە یاری بریج نییە و یاریشم نەکردووە واتە ئەم یاریە فێر نەبووم کەواتە شتێکی سروشتییە ئەگەر بە بەڕێز تۆماسم وتبێ هاوڕێی ئازیز من و یاری برینج کاتێک کە بەڕێز تۆماس بە سەرسوڕمانێکەوە سەیری کردم ڕوونم کردەوە برینج بۆ من هەمیشە مەتەڵێکی شیتەڵ نەکراو بووە پێ ناچێت بتوانم یاری بکەم بەڕێز تۆماس بە دەنگێکی لەسەر خۆ وتی دیل چی بووە برینج خۆ فێڵ و تەڵەکە نییە پێویستی بە کاری خێرای و دەست تو دزی و گزی نیە تەنها کەمێک توانای مێشکو و توانای لێکدانەوەی پێویستەو هەرەوە لەبیرمە کە تۆ ماوەیەک وتارێکت دەربارەی هۆش و زیرەکی نوسیبوو کەسێک کە ئەو وتارە دەنوسێت نابێت لە فێربوونی یارێکی سادە بترسێ برینز بۆ تۆ کارێکی سادەیە لەهەمانکاتدا پەیوەندی هەیە بەو بوارەی تۆ ئەوە جێی سەرنجە کە بەر لەوەی بزانم خەریکە چی دەکەم لە بەرامبەر مێزی بریجدا خۆم بینییەوە کە یادم دەکرد بەڵێ ئەو بە منی وت کە بەهرەی ئەوەم هەیە و منیش پیشانم دا کە هەڵەی نەکردووە. ئەوەی بە من گەیاند کە مرۆڤێکی خاوەن بەهرەم و ئەو بەهرەیەش لەو بوارەدا کە ئەو وتبووی خۆی دەرخست. بەڕێزان باسکردنی بریج الی کولبرستۆنی هێنایەوە یادم، بیرهێنانەوەی ئەو بێ هۆ نییە چونکە لە هەر جێگەیەک باسی بریج بێتە ئاراوە لەگەڵ ناوی الیدا هاوڕیز دەبێ. ئەو لەم زەمینەیەدا بابەت و کتێبێکی زۆری نووسیوە و لەو کتێبانەی کە بە دوانزە زمان وەرگێڕراوە، ملیۆنەها نوسخەی لێ فرۆشراوە. ئیلیکول برستون بە منی وت لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو کە هاتمە ئەمریکا، هیچ نەمدەزانی کە ڕۆژێک یاریی بریس دەکەم و لەم بوارەدا دەگەمە پلەی شارەزا و مامۆستایەتی. منیش ئەوە دەزانم ئەگەر ژنێکی جوان دڵنیایی و متمانەی بەو نەدابایە هەرگیز ڕاهێنەرێکی باشی برینج نەدەبوو. ئلی کول برستون هاتە ئەمریکا تاکو لە ڕێگەی وتنەوەی فەلسە و زانستی کۆمەڵایەتی ژیان و ئایندەی خۆی دابین بکا بەڵام نەیتوانی لەم ڕێگەیەوە بگاتە ئەنجامێک کول برستون تەنانەت هەوڵیدا بە خەڵوزفرۆشی ژیانی خۆی دابین بکا بەڵام بێ سود بو دەستی کردە کڕین و فرۆشتنی قاوە، لەم ڕێگەیەشەوە هیچ سەرکەوتنێکی بەدەست نەهێنا، لەو ڕۆژانەدا هەرگیز بیری لەوە نەکردەوە کە بکرێت بە فێربوونی بریج ژیان دابین بکرێت، چونکە ئەو لە یاری وەرەقدا لاواز بوو، بۆیە بیری لەم مەسەلەیە نەکردبۆوە. جگە لەمانەش برستۆن ئەوەندە کەسێکی زۆربڵێ بوو، ئەوەندە پرسیاری دەکرد کە کەس ئامادە نەبوو لەگەڵیدا یاری بکە لەم بگرە و بەردەیەدا کول برستۆن لەگەڵ ژنێکی لاو کە مامۆستا بوو گەلێکیش بە ناوی ژۆرفین ئاشنا بوو پاش عاشق بوونی سەرەنجام هاوسەرگیریان کرد ئەم ژنە تێگەیشت کە کول برستون بە وردکاریەکی زۆرەوە یاری برینج تاوتوێ دەکات شوسفین ئەو بەهەرە شاراوەیەی کولبرستونی بۆ وەبیرهێنایەوە، گوتی، ئەم تایبەتمەندیانە تەنها کەسانێکی بەهرەمەند بۆیاری برینجدا بوونی هەیە. کولبرستون بەمنی وت، تەنها ئەم هاندانە، هاندانەکەی ژوسفین بووە هۆی ئەوەی کە من لە یاری برینجدا گەشە بکەم و پێش بکەوم وەک پیشەیەکی جدی بیگەرمە بەر و هەوڵی کامڵکردنی زانیارێکانم بدەم. کولبرستون بەو دان پێدانانەی هاوسەرەکەی بەهرەی خۆی ناسی و لەو بوارەدا گەیشتە پلەی باڵا، کەواتە بەم پێیە ئێوەش بە هاندانی خەڵکانی تر وای دەربخەن نەهێشتنی کەموکوڕییەکانیان سادەیە، کارێک بکەن کە خواستی ئێوە لە بەرامبەری ئاسان خۆی دەربخات و خۆی لە بەرامبەر شتێکی نامومکیندا نەبینێتەوە.